شامل ساڵی هەزار و هەشت سەد و چل و یەک گوتویەتی، گەلی بچووک پێویستیان بە خەنجەری تیژ هەیە. ئەبو تالیبیش ساڵی هەزار و نۆ سەد و چل و یەک گوتویەتی، گەلی بچووک پێویستیان بە برادەری دڵسۆز هەیە. باوکم دەیگوت دەشێ کلیلی بچووک سندووقی گەورە بکاتەوە. دایکیشم چیرۆکی کورتی دەگێڕایەوە. ئایا دەریا گەورەیە؟ بەڵێ، زۆر گەورەیە. باشە لە کوێوە هاتووە؟ تەیرێکی بچووک، دەنووکی بچووکی لە زەوی دا و کانییەکی لێ دەربوو. کانییەکە هەر هەڵقوڵا و هەڵقوڵا تا بوو بەو دەریا گەورەیە. کاتێک گەمەم دەکرد و تا سوور هەڵدەگەڕام و شل و شەکەت دەبووم، بەملا و بەولادا غەرم دەدا. دایکم دەیگوت، پێویستە بە لانی کەمەوە بە قەد ماوەی هەڵدان و گرتنەوەی تەپلەیەک پشوو بدەی، نەختێ هێمن بە کوڕم! هەموو کەس دەزانێ کە زەوییەکت کێڵا، گرنگ نییە زەوییەکە هەر چەند بچووک بێ و پاشان بتەوێ زەوییەکی دی بکێڵی دەبێ یەکەم جار لەسەر تخووبەکە، نەختێ پشوو بدەی. ئاخۆ ماوەی نێوان دوو کتێبیش وەک تخوبی دوو زەوی نییە؟ هەر بۆیەش لەسەر تخوب ڕاکشام و لێم پاڵدایەوە. ئەوانەی بەلامەوە تێدەپەڕین دەیانگوت، جووتیار ماندوو بووە، خەوتووە. تخوبی من وەکو دۆڵی نێوان دوو گوندی شاخاوی وابوو یا وەکو گوندێکی سەر گردی بەینی دوو شیو وەها بوو. تخوبی من بریتی بوو لە سنوری نێوان داغستان و هەموو بەشەکەی تری دونیا لەسەر ئەو تخوبە ڕاکشام بەڵام نەنوستم وەکو پیرە ڕێویەکی بۆر پاڵم دایەوە کەڕەوە با ڕەکەوێکی لەنزیکەوە بلەوەڕێ. چاوێکم نیوە قوچا بوو چاوەکەی ترم نیوە کراوە بوو. گوێیەکم خستبووە سەر لە پێک و لە پەکەی ترم خستبووە سەر گوێیەکی تر. جاروبار ئەم لە پەیی دووەمینم نەختێ بەرز دەکردەوە و گوێم ڕادەدێرا. ئایا کتێبی یەکەمم بە خەڵک گەیشتووە؟ ئایا خوێندویانەتەوە؟ لێی دواون؟ دەبێ چی دەرهەق بڵێن؟ جارچی گوند کە لە سەربانێکی بەرز جار دەدا تام سۆگەر نەبێ بانگی یەکەمی بیستراوە بانگی دووەم ڕانایەڵێ کە چیاییەک بە کۆڵانێدا دەڕوا ئەگەر ببینێ میوانێک بە ڕووگرژی لە ماڵێک دێتە دەرەوە ئاخۆ قەت سەر بەو ماڵەدا دەکات؟ لەسەر تخووبی نێوان دوو کتێب ڕاکشام و بیستم زۆر کەسی جۆر بە جۆر بە زۆر شێوەی جیا جیا کتێبی یەکەمیان وەرگرتوون هەرچۆنێ بێ. ئەمە شتێکی ئاساییە. هەیە حەزی لە سێوە و هەیە حەزی لە گوێزە. تۆ سێو سپی دەکەی بەڵام گوێز دەشکێنی. گندۆرەش تۆوی لێ پاکژ دەکەیتەوە. بەم جۆرەش هەر کتێبە و چەشنە بۆچوونێکی دەوێ. جوان نییە گوێز بە قەڵەمبڕ بشکێنی، دەبێ گوێز شکێنت هەبێ بەڵام ناتوانی سێوی تەڕ و ناسک بەم گوێز شکێنە قاش بکەی. هەر کەسێ کتێبێک بخوێنێتەوە عەیبێکی لێ دەگرێ چ قەیدیە؟ نەک کتێبەکەی من، وەکوو پەندەکە دەڵێ کچە مەلاش بێ عەیب نابێ. لەگەڵ ئەمەشدا ماوەی پشوودانم تەواو بوو وا دەست بە کتێبی دووەم ئەکەم. نازانم چەند کەس دەیخوێنێتەوە. ئەندازەی چاپ هیچ نییە. کتێب هەیە سەد هەزار دانەی لێ چاپ دەکرێ و لە دووکان و کتێبخانەکان تۆزی لێ دەنیشێ و کەس نایخوێنێتەوە. بە پێچەوانەی ئەمەوەش، وا دەبێ یەک دانەی کتێبێک دەست تاو دەست بڕوات و زۆر کەس بیخوێنێتەوە. من هیچێکم لەمانە ناوێ. تەنیا یەک کەس کتێبەکەم بخوێنێتەوە بەسمە. دەمەوێت باسی وڵاتە بچووک و سادە و سەرفرازەکەم بۆ ئەو تاکە کەسە بکەم. وڵاتەکەم کەوتۆتە کوێ، خەڵکەکەی بە چ زمانێک دەدوێن، باسی چی دەکەن و چ گۆرانییەک دەڵێن. من ناتوانم بە تەنێ باسی هەموو شتێک بکەم. پیرەمێردەکان دەڵێن تەنیا بە هەموو لایەک هەموو شت باس دەکرێ، هەر کەس باسی شتی خۆی بکا هەموو شت باس دەکرێ، هەر کەس خانووی خۆی دروست کردووە ئەنجام گوند پەیدا بووە، هەر کەسە زەوی خۆی کێڵاوە بەمەوە سەراپای زەوی بۆتە کرتوکێڵ. جا ئێستا وا زوو لە خەو هەستاوم ئەمڕۆ ڕۆژی یەکەم دێرە چوونمە دێری نوێی زەویەکی بەیار بە جۆرەی دەستوری کۆن ڕۆژی وا دەبێ مێزەکەم حەفت شتی بەسەرەوە بێ کە هەموو سەرەتایان یەک دەنگە تەماشای سەر مێزەکەم دەکەم و دەیان بینم یەکەم کاگەت کاغەز سپی تۆخ. دوو، پێنووسی تیژ. سێ، وێنەی دایکم. چوار، نەخشەی وڵاتەکان. پێنج، قاوەی ڕەش و گران. شەش، کۆنیاکی داغستانی پێنج ئەستێرە. حەوت، جگەرە. ئەگەر ئێستا کتێب نەنووسم، کەی دەینووسم؟ ئاگر گەش دەسووتێ کتلی لەسەر کوڵانە. لە دەرەوە ڕۆژ لە ناو بارانێکی نازداردا دەبریسکێتەوە دەڵێن، ڕۆژی وا هەموو گیاندارەکان لە شاخان وەکۆ پاڵەوانی تەنەڤاز لەسەر پەڵکە زێڕینەی حەفت ڕەنگدا دەکەونە هەلەکە سەما، ڕۆژی وا دایکم دەیگوت تیشکی ڕۆژ دەرزییە و ئاسمان بە داوە باران دەدوورێ. ئەمڕۆ بەهار هاتووەتە ناو شاخان ئەمڕۆ یەکەم ڕۆژی بەهارە ئەویش وەکو من دەست بە خەتە جووتێکی نوێ دەکات بەهاری داغستان پێم بڵێ ئەو حەفت بەهرانە چین کە تۆ هەتە و هەموو سەرەتایان یەک دەنگە؟ بەهار وەڵام دەداتەوە، ئەو بەهرانەی من هەمە داغستان پێی بەخشیومن، وا من ناویان دێنم و تۆش بە پەنجەکانت بیانژمێرە. یەکەم، ئاگر، بۆ ژیان، بۆ قین و ئەڤین. دووەم، ناو، بۆ سەربەرزی، بۆ نەبەردی، بۆ ناونانی پیاو. سێیەم، خوێ. تا تام بە ژیان بدا نرخ بە ژیان بدا چوارەم ئەستێرە بۆ هیوا و خەباتی پیرۆز بۆ ئامانجی بەرز و ڕێگای ڕاست پێنجەم هەڵۆ بۆ نموونە و سەرمەشق شەشەم زەنگ بۆ بانگکردنی هەموو لا بۆ یەک شوێن حەوتەم بێژەنگ بۆ لێک جوداکردنەوەی گەرمی قەڵەو و کاو کۆتی بێسوود داغستان ئەم حەفت شتە حەفت چڵن بە درەختی چەسپاوتەوە. هەموویان بە ڕۆڵەکانی خۆت و بە من ببەخشە. من دەمەوێ ببم بە ئاگر و خوێ، هەڵۆ و ئەستێرە، زەنگ و بێژەنگ، دەمەوێ ناوێکی پیرۆزیشم هەبێ. سەر هەڵدەبڕم دەبینم ئاسمان لە ڕۆژ و باران، لە ئاگر و ئاو چنراوە. دایکم. هەمیشە دەیگوت داغستان خۆی لە خەوندا لە ئاگر و ئاو خەڵق بووە. باوک و دایک، ئاگر و ئاو. باوکم دەیگوت یاری بە ئاگر مەکە. دایکیشم دەپاڕایەوە دەیگوت بەرد مەهاوێ ناو ئاو. هەر کەسە بە جۆرێ دایکی خۆی دێتەوەە، دایکی من بەیانی و پاش نیوەڕۆ و ئێواران چۆن بوو من وام دێتەوە یاد. سبەینان لە سەر کانی دەهاتەوە و جەڕە ئاوێکی دەهێنا، وەکوو شتێکی زۆر بەنرخ هەڵی دەگرت. بەسەر قادرمەی بەردیندا سەر دەکەوت و جەڕەکەی لەسەر زەوی دادەنا و ئاگری لە ئاگرداندا دەکردەوە وەک ئەوەی ئیشێکی زۆر پیرۆز بکا ئاوا ئاگری دادەگیرساند. بە ڕێز و سۆز و خۆشەویستییەوە تێی ڕادەما. کە ئاگرەکە باش دەسووتا لانکی ڕادەژەند. وەک شتێکی زۆر بەنرخ بکا ئاوا ڕایدەژەند. نیوەڕۆ دووبارە جەڕەی هەڵدەگرت و دەچووە سەرکانی، ئاگری دەکردەوە و لانیکی ڕادەژەن. ئێوارە دیسان ئاوی بە جەڕە دەهێنا، لانیکی ڕادەژەن، ئاگری هەڵدەکرد. هەموو ڕۆژێ ئەمە کاری بوو. بەهار و هاوین و پایز و زستان، بێ ئەوەی خۆی تەنگاو بکا، بە گران و سەنگینی، وەک شتێکی بەنرخ ئەم ئیشانەی دەکرد، دەچووە سەراوێ، لانکی ڕادەژەند، ئاگری دەکردەوە، ئاگری دەکردەوە، دەچووە سەراوێ، لانکی ڕادەژەند، لانکی ڕادەژەند، ئاگری دەکردەوە و دەچووە سەراوێ. من ئاوەها دایکم دێتەوە یاد. کە دەچووە سەراوێ پێی دەگوتم، چاوت لە ئاگر بێ، کە ئاگری دەکردەوە دەیگوت، پێ لە جەڕە نەدەی ئاوەکە بڕێژی، کە ڕایدەژەندم بخەوم دەیگوت، باوکی داغستان ئاگرە دایکی داغستان ئاوا ڕاستیەکەی چیاکانمان وەکواگری سووروان کەواتە با نەختێباسی ئاگر بکەین بەردێک بە بەردێکدادا پڕوشکە ئاگری لێ دەبێتەوە گاشەیەک بە گاشەیەک دادە پڕوشکە ئاگری لێ دەبێتەوە. ناولەپ لە ناولەپ بخشێنە پڕوشکە ئاگری لێ دەبێتەوە. وشە بە وشە دادە پڕوشکە ئاگری لێ دەبێتەوە. پەنجە بە ژێی تەن دوور دابێنە پڕوشکە ئاگری لێ دەبێتەوە. تەماشای چاوی زوڵناژەن و گۆرانی بێژ بکە پڕوشکە ئاگری تێدا دەبینی. هەتا تەپڵەش کە کڵاوێکی قووچی کەوڵەمەڕە و چیایی لە سەری دەنێن وەک ئاگر دەبریقێتەوە، بەتایبەتی ئەگەر دەستی پێدا بێنی. کە چیاییەک بە تەپڵەوە دەچێتە سەربان، بەفری سەر چیاکانی ئەم دەوروبەرە دەکەوێتە تووانەوە. بەفر خۆیشی ئاورنگی لێ دەبێتەوە. شاخی بزنەکێوی کە لەگەڵ کازیوەی بەیاندا لەسەر لوتکە شاخێک دەوەستێ، وەک ئاگر دەبریسکێتەوە. چیاش دوور بە دووری لە کاتی خۆرئاوابووندا لەناو ئاگری قورمزیدا دەتوێتەوە. ئەگەر لەناو پەند و گۆتەی شاخاندا هەیە لە ناو فرمێسکی ژنە چیاییاندا هەیە لەسەر پەلاپیتکەی تفەنگدا هەیە لە سەردەمی خەنجەری لە کاڵان دەرکێشراودا هەیە بەڵام گەرمترین و بە سۆزترین ئاگر لە ناو دڵی دایکان و لە ناو کوچکاگڕی هەموو کوخێکدا کە چیا یەک بێوێ بە خۆیەوە بپەسنێ دەڵێ هێشتا بۆ ئاگەر نەچوومەتە لای هیچ کەس. کە چیاییەک بیەوێ زەمی پیاوێکی وا بکات چاکەی لێ نەوەشێتەوە دەڵێ، کادووی دوو کەڵککێشیان و وەک کلکە مشک وایە. کە دوو پیرەژنی چیایی بە شەڕ دێن یەکێکیان دەقیژێنێ، یاخوا قەت ئاگر لە ئاگردانتاندا نەسووتێ! ئەوی دیش وەڵامی دەداتەوە، یاخوا ئاگردانتان کوێر بێتەوە! ئەگەر باسی کابراایەکی زۆر ڕەشی دوازا بکەن دەڵێن بڵێ سەی ئاگرە. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان